بەشی پێنجەم نزیکەی هەر سەدا پێش زایین لە ناوچەی خۆرئاوایی دەریاچەی ورمێ کە لە قۆناغی دەرینەناسیدا بە مانایی ناو دەبرێت هەروەها لە حەسونلوو کە دواتر کنەوپشکنینی تێدا کراوە شارستانەتی مانایی خاوەنی هونەری ئاوێتە بوو بە تایبەتمەندی میلی و لەگەڵ ڕەگەزی ئاشووری لە خۆرئاوا و ئورات و لە باکوور و وڵاتی دێرین لە بەشی خۆرهەڵاتی ئاسیای بچووک و دەوروبەری دەریاچەی وان و ئەرمەنستان ئەو کنۆ پشکنینانەی کە لە ١٩٤٧ لە زەوییەی ئازەرباینجان کراوە، گەنجینەیەکی پڕ لە کەلوپەلی زێڕین و کانزای و عاج لە قوڵایی خاکدا دەرهێنراوە، کە هەموویان بە نزیکەیی بە سەدەی حەوتەمی پێش زایین ناسراون، ئەگەرچی لەکنەوپشکنینی حەسەندوو لە هەشتا و پێنج کیلۆمەتری باشووری ورمێ پاشماوەی ئەو کۆشکانەی کە پەیوەستن بە ماوەی نێوان سەدەکانی چواردەهەم تا هەشتەهەمی پێش زایین، هەروەها پەرداخی زێڕین کە لەسەر ڕووەکەی تابلۆی ئەفسانەیی هەڵکۆرراوە، بەدەستهاتووە. لە شەش سەد و چل و پێنج ی پێش زاییندا، ئاشوور پانیباڵ فمانڕەوایی تووڕەی ئاشوور دەوڵەتی ئیلامی وێران کرد لە ئەنجامدا بووە هۆکارێک بۆ ئەوەی دەوڵەتی هەغامەنشینی دەسڵات بگرێتە دەست لە پێنج سەد و پەنجا و نۆ ی پێش زاییندا کۆرش لە ئاسیای بچووکەوە هەتا کەنداوی خستە ژێر دەسەڵاتی خۆیەوە، هەردوو وڵاتی ئاشوور و بابلی نوێی خستە سەر ئێران. ئەو پاشماوە کەمەی کە لە کۆشکی کۆرش لە پارساگاد بەجێماوە، نیشانەی ئەوەیە کە بیناسازی بە شکۆ و جوانکاریی تێکەڵ تێکەڵی وەرگیراو لە هونەری ئورارتوویی ئاشووری-بابلی جێگەی سەرنجیان بووە. لەو ڕووەوە وستویەتی وڵاتەکەی بە هەر سێ شارستانیەتەکەیەوە بناسرێت. داریوش لە دواییدا جێنشینەکەی خەشایارشا بە دروستکردنی کۆشکی شکۆمەندی تەختی جەمشید ئارەزووی کۆرشی بەدی هێنا. لە لایەکی نەخشەکە ڕەنگڕێژی کۆشکی تەختی جەمشید لەگەڵ هاوتاکەی لە وڵاتی ئاشور و بابل جیاوازی هەیە بە واتایی کە بنەمای سەرەکی ئەوە دروستکردنی تەلارێکی گشتی زۆر گەورەیە بە ناوی ئاپادانا لەوانەیە جۆری تەواوکەری هەمان تەلار مۆرکێکی میلی بیابانی بێ بە بنمیچێکی فراوان و پاڵپشت بەدارێکی زۆر لە پایە کە لەوێدا زەردەشت لەسەر بیر و باوەڕی باوی ئایینی چەند خودایی، شەریک پەرستی، گەلەکانی نێوان دووزێی بە پێنووسی نابوودی ڕێکێشرا. لە هونەری هەغامەنشینیدا نە دروستکردنی پەیکەرەکانی بنان بە ئاسایی مایەوە نە پەرستگاکان لە هەموو شوێنێک و شارێک، بەڵکو هەغامەنشینییەکان لە ڕووی بینای دینییەوە تەنیا ئاتەشگا کانیان لە پاش بەجێما. گۆڕی پاشای هەڵکۆڵراو لەسەر گابەردی ستوونی لە پاسارگاد و نەخشی ڕۆستەم و چەند شتێکی تر، نەخش و نیگاری بەرجەستە و تێکڕایی وێنەکانی فروهەر و فریشتەکانی دینی زەردەشت، میهر یان میترا، ناهید یان ئەناهیتا، پاشایان و پلەداران و سەربازان لە تابلۆکانی تەشریفاتی و ئاینی یان ڕاو و شکار و وێنەی جەنگ لەسەر گابەردی کێوئاسا یان دیواری بەردینی کۆشکەکان، هەروەها پەیکەری بەردینی گیاندارانی وەک شێر و گا و ئەسپ، کە هەندێکیان وەک سەری ستوونەکان بەکارهێنراون، هەروەها بوونەوەری ئەفسانەیی وەک گای باڵدار بە سەری ئادەمی، شێری باڵدار بە سەری باڵندەی ئەفسانەیی یان شێری داڵ، و دیسان چەندین نووسراوی بەردینی زۆری هەڵکۆڵراو بە نووسینی مێخی پارس لە پاشماوە هونەری و فەرهەنگییەکانی تری هەغەمەنشینەکان دادەنرێت. لە بیناکانی تەختی جەمشید نەخشی نیو بەرجەستەی یەک لە دوای یەک لەسەر بەردی دیوارەکان هوەری ئاشوور و بابلی سەدەکانی نۆیەم هەتا حوتەمی پێشزین دەهێنێتەوە یاد نەخش و نیگاری ناوبراو ڕیزی تەشریفاتی دەرباران و پاسەوان و سەربازانی نەمرو بازرانی چەندین گەلی جیاجیای ئیمڕاتۆرتی ئێران پیشان ئەدات بە حاڵەتێکی فەرمی و کەمێک جوڵەی دەست و پێ و ڕوخسار و دەرکەوتنی نیوەی جەستەیان لەوێدا بە بێدەنگی هەیکەلەکان هەمویان پتەو و هاوشێوەن وێنەی جل و بەرگە قاڵبدراوەکان خاڵێک لە وزەی ژیان بەڵام لە ڕووی هەمان تایبەتمەندیەوە کە بە ئاڕاستەکردن و پایەداریی جێبەجێ کراوە خۆی بە ڕیککردنی پەیکەرەکانی نەخشی بەرجەستە ڕیتمێکی یەکسان بە هەیکەلی دیوارە زێڕینەکان و حاڵەتێکی ستوونبەندی و پتەوی پێدەبەخشێت. لە کۆتایی ئەم باسەدا کورتەدا دەبێت ئەوە بوترێت کە هونەرە لاوەکییەکانی هەغەمەنشینی لە ڕووی ئاستی لێهاتوویی هونەری لە زیو سازی کاری سیرامیکی، زێڕەنگەری، هەڵکۆڵین لەسەر تەختە، تواندنەوەی کانزا، ڕستن و چنین و فەڕش شتێکی کەم نەبوو، بە جۆرێک بوو کە بەرهەمی دەستی پیشەوەران و هونەرمەندانی ئێران وەک کەلوپەلێکی ناوازە و گرانبەها بۆ دوورترین شوێنی وەک کەناری جەیحۆن و چیاکانی ئەلتایای وڵاتی میسر دەنێردران. لە هەندێ لە پاشماوەکانی هونەری هەغەمەنشینیدا ئەتوانرێت کاریگەری هونەری یۆنانی تیا ببینرێت، بەڵام لە هەمان کاتدا هونەری هەغەمەنشینی ئەو توانا و لێهاتووی هەبوو کە کاریگەری هونەری یۆنانی تیا ببینرێت و کاربکاتە سەر هونەری گەلەکانی تر، هەروەک لەسەر هونەری تازە گەشەکردووی هین داینابوو. ئەسکەندەری مەکدۆنی لە سێ سەد و سی و یەک ی پێش زایین هێرشی بەرەو ئێران دەست پێکرد، لە دوای چەندین سەرکەوتنێکی گەورە پاشایەتی هەغەمەنشینی لەناو برد و سەرتاسەری ئێرانی خستە ژێر دەسەڵاتیەوە. لە دوای مردنی ئەسکەندەر لە ساڵی سێ سەد و بیست و سێ دا سلوکس کە سەرداری ئەسکەندەر بوو فەرمانڕەوایی ئێرانی گرتە دەست و دەوڵەتی سلوکیان و قۆناخی شێوە یۆنانی لە ئێران جێگیر کرد کە سەدە و نیوێک زیاتر بەردەوام بوو. گۆڕانکاری لە هونەری ئێراندا بەدی هات. شێوازی کار و ڕەوشی بیرکردنەوەی هونەرمەندانی یۆنانی لە ڕێکخستنی کەش و قووڵی دەرخستن و هونەری جلوبەرگ و حاڵەت و ئەو جووڵانەی کە مانایەک بە ڕووخسار و هەیکەلی هەر پەیکەرێک دەبەخشێت هەتا دەربڕینی تایبەتمەندی بەهێز بەهێزی و جۆش و خرۆشی مرۆیی بێت و لە هەمان کاتدا تایبەتمەندی و یەکسانی و بەراوردکاری و گونجاندن و پابەندی هونەری لە ڕادەی تەواوی خۆی بپارێزێت. هونەری لاوازی هەقامەنشینی دووچاری گۆڕانکاری هەمەلایەنە بوو، لە ڕاستیدا حکوومەتی سلووکیان بە جێگیربوونی چوارچێوەی بنچینەیی هونەری یۆنانی خستە جێی تایبەتمەندییەکانی هونەری خۆرهەڵات، لە ئەنجامدا تەنیا بەشێک لە بنەمای هونەری ئێرانی وەک خۆی مایەوە. هەر بۆیە کە سەیر دەکەین لە ڕۆژگاری دەسەڵاتی سلوکیاندا بینای وێرانە لە نورئاباد، عێراقی ئێستا، بەجێ ماوە کە لاسایی کردنەوە بووە. لە بیناسازی هەغەمەنشینیدا لە پارسگاد و وێنەی ڕۆستەم، ئەوەی کە ئێستا لە کەندەکاری و پشکنینی وێرانییەکانی بیناسازی لە ئیستەخر بە سەر ستوونەکانی قرنتی، یەکێک لە سێ شێوەی سەرەکییەکەی هونەری ستوونی لە بیناسازیی یۆنانیدا ڕووبەڕوو دەبینەوە، هەروەها لە بینایەکی گەورەی وێرانە لە کەنگاوەر لە شارەکانی کرماشان بەسەر ستوونی درویسی جۆرێکی تری سەرستوونی یۆنانی دەبینین. لەوانە زیاتر کاریگەریی شێوەی هونەری یۆنانە لە هونەری پەیکەرەکان و قاپ و قاچاخ و دروستکراوی کانزایی و پاشماوەی تر بەجێماو لە قۆناخی سلوکیان بە باشی دیارە، هەروەها لە کەرخە پاشماوەی بینایەک دەرکەوتووە کە لەسەر بنەمای بیناسازی و شێوەی ستوونی یۆنانە، گەرچی لەگەڵ هەندێ گۆڕانکاری و لاوەکی لە پاراستنی گونجاندنیدا دروستکرابوو. لە پەرستگەی ئێرانی شمی لە نزیک مال ئەمیر پەیکەرێکی جوان دروست کراوە بە کانزا کە بەداخەوە لە هەیکەلەکەشی جیابۆتەوە هەروەها لە شوش پارچەی پەیکەرێکی مەڕمەڕی ژنێک و چەند پەیکەرێکی تر کە بە شێوەی یۆنانی لە مەڕمەڕ یۆنانی دروست کراوە لە کرماشان چەند پارچەیەک چەند پەیکەرێک کورتە بنەیی بوونەوەری یۆنانی بەدەستهاتووە دوور نییە لەوانەیە لەو ڕۆژگارەدا زمان و فەرهەنگ و ئەدەبی یۆنانیش لە ئێران بڵاو بووبێتەوە لە نزیکەی 250 ساڵ پێش زایین ئەشکانیەکان یان پارتیان کە گەلێک بوون نیشتەجێی ناوچە نیمچە وشکاییەکانی نێوان دەریای خەزەر و دەریاچەی ئاراک بوون، بە شێوەی چادرنشینی دەژیان، بەهێز بوون و دەستیان گرت بەسەر چەند ناوچەیەک لە باکوور و خۆرهەڵاتی ئێراندا، بە مەبەستی ڕووخاندنی دەوڵەتی سلوکی بەرەو ناوەند و خۆرئاوای ئێران ڕۆیشتن، لە ئەنجامدا، بە کشانەوەی سلوکیان بەرەو ناوچەی نێوان دوزێ و سوریا هەموو خاکی ئێرانیان خستە ژێر دەستی خۆیانەوە پاشای گەورەی ئەشکانی لە نزیکەی سەد و شەست ساڵی پێش زایین بە فامانڕەوایی میهرا میهر دادی یەکەم دەوڵەتیان دامەزراند لە لێکۆڵینەوەی کەمێک پاشماوەی بەدەستهاتوو لە هونەر و شارستانێتی ئەشکانی بە گشتی ئەوە دەردەکەوێ کە ئەشکانیەکان بە درێژایی پاشایەتی خۆیان وردە وردە کاریگەری فەرهەنگ و هوەری یۆنانیان سڕیەوە تایبەتمەندیەکانی هونەری هەغەمەنشینیان زیندوو کردەوە لە سەدەی یەکەمی زاینیدا هونەری ئەشکانی بەهای دیاریکراو و میلی خۆیەوە جێگیر بوو نەخش و نیگاری بەرجەستەی ئەشکانی هەیکەلی مرۆڤی لە قاڵبێکی وشک و بێگیاندا و بە چەند بەشێکی ناڕێک و جلوبەرگی ئێرانی کە ڕازا بووەوە بە گەوهەری دەنگی گەورە، بەڵام لە سەرەوە هەتا پێی جەستەیەکی لاواز و باریکی هەبوو، بەرجەستە کرابوو. هەندێ جار وێنەی مرۆڤ لە سەر قاڵبی بەردینی دیوارەکان، بە میانەی یەکێک لە دوای یەک بەرجەستە دەکرا، بەڵام ئێستا بە پێچەوانەوەی ڕابردوو، هەیکەلی مرۆڤ لە ڕووبەڕوو بە ڕووخسارێکی تەواو ڕوانینی چاوی بەرجەستە دەکرا و بەو شێوەی کە دەزانین ئەم تایبەتمەندییە لە هونەری نێوان دوو زێ دێرین سەرچاوەی گرتووە، لە دواییدا لەسەر دەستی ئەشکانییەکان بۆ هونەری ساسانی و لەوێشەوە بۆ هونەری بێزەنتی گوێزرایەوە. بە شێوەیەکی گشتی نەخش و نیگاری بەرجەستەی سەر گاربەردەکانی تەنگەی سەروەک و بێستوون نیشانی نیشانەی لادانی هونەری قۆناغی ئەشکانییە. بەڵام بەهەرحاڵ پەیڕەوی هونەری یۆنانیان کردووە لە پاشماوەی پەرستگایەک لە شمی پەیکەرێکی گەورەی کانزایی و یەکێکی تری بچووک بەبێ سەر هەیکەلی فەماڕەوایی بە تاجی مەڕمەڕ دیسان دوو پارچە لە هەیکەلی کانزایی بەڵام بە شێوەی یۆنانی دروست کراوە، جوانکاری بە موورووی گەورە و بەردی درەوشاوەی ڕەنگاوڕەنگ لەو ڕۆژگارەدا بەکار دەبرا. ئەشکانییەکان لە بیناسازی خۆیاندا بە سەقفی لانکەیی کەوانە و چینچین و بەردی گەورە کاری بەرجەستەی جوانکاری، هەندێ جار ستونی ناودیواریان بەکارهێناوە هەروەها لە دروستکەرانی خان و هەیوانیان بە شێوەی کۆن تێپەڕان کە بۆ بیناسازی قۆناغەکانی تری ئێران گوێزرایەوە هونەری ئەشکانی تایبەتمەندی گوێزەرەوەی قۆناغی هەبوو کە لەلایەک بۆ هونەری ساسانی هەروەها لە ڕێگەی ئەویشەوە بۆ هونەری هیندی، لە لایەکی ترەوە بەرەو هونەری بێزەنتی ڕۆیشت. لە ساڵی دوو سەد و بیست و چوار ی پێش زاهیندا ئەردەشێر بابەکان لە ژێر دەسەڵاتی فارس ڕاپەڕی و ئەردەوانی پێنجەمی پاشای ئەشکانی لەسەر کار لابرد و پاشایەتیی ساسانی دامەزراند کە پاڵپشت بوو بە دین و فەرهەنگی ئێرانی کە هەتا ساڵی شەستە و چل و دووی پێش زایین بەهێز و دەسەڵاتی لە ناوچەیەکی فراوان لە سووریا هەتا باکووری خۆرئاوای هین فەرمانڕەوایی کرد. لە کاتێکدا کاریگەریی هونەریی فەرهەنگیش تا سنوورێکی دوور بەرەو سنوورەکانی وڵاتەکەش پەلی هاوێشت. هەر بۆیە کاریگەریی نەخش و نیگاری ساسانی لەسەر هونەری ئاسیایی ناوەند و چین و بێزەنتی و هەتا فەڕەنساش بەجێ ما. ساسانییەکان لە هەوڵی خۆیاندا بۆ بوژانەوەی فەرهەنگ و هونەری هەغامەنشینییەکان، بە هیچ جۆرێک لاساییکردنەوەیان بە شێوەیەکی سادە و ئاسایی نەبوو. بەڵکو هونەریان نیشانەی توانای داهێنانیان بووە لە بنەمایەک پێکهاتووە کە دواتر لە قۆناغی ئیسلامیدا گەشەی کردووە. سەرکەوتنی ئەسکەندەر بەسەر ئێراندا ڕێگەی بۆ زاڵبوونی هونەری یۆنانی بۆ ئاسیای خۆرئاوا کردەوە، بەڵام ئەگەر خۆرهەڵاتی شێوەیەکی ڕواڵەتی ئەو هونەرە بەڕووتی وەرگرت، هیچ کاتێک، ناڕۆک و هزر و توانای ئەویان ڕانەکێشا. لە هەمان ڕۆژگاری پاشایەتیی ئەشکانیەکاندا، گەلەکانی خۆرهەڵاتی نزیک و ناوەڕاست، هونەری یۆنانی بە دڵخوازی خۆیان لێکدایەوە و لە سەرتاسەری قۆناغی ساسانیەکانیشدا، کاردانەوەی دڵخوازی خۆیان میلی بەرامبەر زاڵبوونی هونەری بیانی بە درێژایی ئەو قۆناغە بەردەوام بوو. هونەری ساسانی چوارچێوە و سوننەتەکانی خەڵکی ئێرانی بوژاندەوە، کە لە دوایی دا بە دەرکەوتنی ئیسلام و هێزی بەربڵاویشی هەتا کەنارەکانی ناوەڕاست و باشووری فەڕەنسا بڵاو بۆوە. بیناسازیی دینیی ساسانییەکان بۆ ڕووداوەکانی ئەتەشکەتەکان بە سنوورداریی مایەوە، کە ئەوەندە، جێگەی گرنگی و تێبینی نەبوو ئەوەی جێگەی بەهای واقعی هەبوو بینای دنیایی ئەو قۆناغەیە ژمارەیەک کۆشکی ساسانی کە لە کنە و پشکنینی نزیکەی سە ساڵ دواتردا دۆزراوەتەوە زۆربەی بنەماکانی بیناسازی ئەشکانی لەوانە دیواری ناوە هەیوان کەوانە و سەقفی لانکەیی خشت ڕێژ بووە تاقی بەرزی تەلاری گەورە لە کۆشکی تەیسفۆن لەسەر کەناری چەپی دیجلە لە نزیک بەغداد، بە کەوانەیی بە چەند دەرگایەک زیاتر لە ٢٥ مەتر داخراوە، کە خۆی نیشانەی کارێکی بەرزە لە پێشکەوتنی تەکنیکی هونەریی بیناسازی لە ڕۆژگاری پاشایەتیی شاپووری یەکەمدا، نزیکەی ٢٤٠ ساڵ پێش زایین. لە کۆشکی فیروز ئاباد و زۆربەی ئەوانی تردا تەلار قورساییەکی گەورەی هەبوو کە بنمیچەکانیان بە گومەزی زۆر فراوان و جوانکاری دروست دەکرد بێشک دەبێ ئێران بە شوێنی سەرهەڵدانی شێوازی دروستکردنی گومەزی خڕ لەسەر زەوینەیەکی چوارگۆشە دابندرێ کە بەکاربردنی بنەمای سێکوندی یان کەوانەیی داخراو لەسەر میانای نێوان هەردوو گۆشەی چوارپایە دروست دەکرا. هەروەها شێوازی دروستکردنی تاقی پچڕ پچڕ لەسەر کەوانەیی پتەو کە لە هەیوانی کەرخە نزیک لە شووش بەکاربراوە، لەوانەیە پەیوەست بێ بە سەدەی چوارەمی زایینییەوە. و زۆر پتەوە. چەندین سەدە پێش ئەوە لە بیناسازی شێوە ڕۆمی و بیناسازی گوتیکدا بەکاربراوە. لە ئێرانی ساسانیدا گەیشتە ئاستی تەواوی خۆی. لە بیناسازی ساسانیدا بەرد و هاوکات خشتی سووریش بەکاربراوە. ڕواڵەتی دیوارە بەردینە گەورەکان بە کەجکاریی ئامڕازی دروستکردنی هێڵ و نەخش بۆ جوانکاری بەکار دەبرا. لە نەخش و نیگاری بەرجەستە لەسەر تاشە بەردەکانی دوور لە دەستی خەڵک بە شێوازی هەغامەنشینیان سێ پارچە لە وێنەی ڕۆستەم و تاقەوسان و نەیشاپوور نزیک کازروون بەجێ ماوە کە هەموویان لەگەڵ پاشماوە هاوتاشیان لە هونەری یۆنانی و ڕۆمانی جیاوازی ئاشکرایان هەیە هەندێ لەوانە بە تەواوی بەرجەستەیە و لە ڕاستیدا وەک هەیکەلێکی بە پێوە وەستاون هەندێکی تریان پلانی وێنەیی پێش نین ئامانجی گشتی لە دروستکردنیان وەک ئەوەی بەباشی دیارە شتێک تەنیا ساڵڕۆژی کۆچی کەسی فەرمانڕەوان نەبووە. لە هەندێ لە مەڕاسیمانەدا بە جوانی دەرخستنی نیشانەکانی فەمانڕەوایی لە سەر پەیکەری پاشا بە دەستی ئەهرومەزەدا پێناسە کراوە. لە زۆربەی سەرکەوتنەکانی تری پاشا لە جەنگ و ڕاودا، هەڵکۆڵینی وێنەی ڕۆستەم لە سەر بەرد، سەدەی سێهەمی زەینی و فالیراین ئیمڕاتۆری ڕۆم پیشان ئەدات کە چۆن وەک دەست بەسەرێک لەژێر پێی ئەسپی شاپووری یەکەم ئەژنۆی کەوتۆتە سەر زەوی لەو ئاسەوارەدا هەموو شوێنی کەسایەتی خواوەندی ئەهرومەزادا ئەناهیتا میترا یاخود پاشا بە ئەندازەیەکی گەورەتر لەوانی تر وێنە کێشراوە ڕەچاوکردنی هاوشێوەسازی ئەسڵی پایەداری بووە، ئەگەرچی هەیکەلی مرۆڤەکان لە هەندێ وردەکاری قاڵبی ڕواڵەتی لەوانە پێکەوە بەستنی ئەژنۆیان لە سەرەوەیە بە سادەیی و ناشرین و ناڕێک و ناشیانە دروست کراوە بەڵام لە بەرهەمێکی پێگەیشتووتردا تا قەوسان سەدەی پێنجەمی پێشزایین نەرمی و ئازادی لە جوڵەی ئەسپ و ئەسپسوار و ڕووبەڕووی گیانداران و جۆش و خرۆشی ڕوخسارەکان بە لێهاتوویی زیاتر لە قۆناغی ئەشکانی پیشان دراوە. لە هونەری ساسانیدا ڕوخساری تاکەکەس باو نەبوو لە وێنە بەرجەستەکان و ڕووی پارەکاندا و کەلوپەلی کانزایی کەسایەتیی پاشاکان تەنیا بە شێوی تاجێک کە هەیکەلی لەسەر دادەنران و جیاواز دەبوون لە هونەرە لاوەکیەکاندا تەکنیککاری ساسانی پیشەسازی کانزاییان گەیاندە لوتکەی خۆی و چەندین نمونەی زۆر لە سینی و کەلوپەلی پێداویستی ناوماڵ بەرجەستەکاری بە نەخش و نیگاری هەمەڕەنگ کە لەو کاتەدا هەتا لە ڕووسیای باشوور بەدەست هاتووە، نیشانەی لێهاتوویی و بەهرەی تەکنیکی بێ وێنەی ئەوان بووە، تواندنەوەی بڕۆنز و فافۆن بۆ دروستکردنی قاپ و کاسە و جام و پەرداخ. هەندێ جار بە شێوەی گیانداران و باڵندەکان، کەلوپەلی زێڕین و درەوشاوە یان کانزایەکی تر کە بە شێوازی ڕووکەشی زێڕ و هەڵکۆڵین و کاری بەرجەستە و مینیاتۆری ڕووپۆشی مینایی دەڕازێنرانەوە. پیشەسازیی پێشکەوتوو پەسەندکراوی ئەو قۆناغە، دادەندرێ. ناوەڕۆکی وێنەکان بریتی بوون لە پەیکەری ئەهرومازادا و فریشتەکانی ئایینی زەردەشت، تابلۆی ڕاووشکەر بە هەیکەل و سەرنجڕاکێش و دڵگیری پاشا لە ناوەنددا و گیانداران و بوونەوەرەی ئەفسانەی وەک شێر داڵ، شێری باڵدار و عەنقا و. بوونەوەری ئەفسانەیی هاوشێوەی ئەو. ئەو نەخش و نیگارانە دەبوونە ڕازاندنەوەی جوانی قوماش و بەرهەمی ئاوریشمی، لەوانەیە بتواندرێت بوترێ کە دیاترین بنەمای هونەری ساسانی وێنەکانی هاوشێوەسازی و نەخشی جوانکارییە کە دەبوایە لە دواییدا کاریگەریی قووڵی لەسەر هونەری ئیسلامی دابنایە. وێنەی دروستکراوەکانی گیانداران و باڵندەکان و ڕووەک بە شێوەی دوانەیی ڕووبەڕوو یان پشت لە پشت وەک نەخشی سەرئاڵای میلی و هۆزایەتی، نەخشی درەختی ژیان کە لە هونەر و فەرهەنگی خۆرهەڵاتی نزیک پێشینەی دێرینی هەبووە، هەیکەلی گیانەوەرانی سروشتی و خەیاڵی وەک تاوس و ئەژدیها و ئەسپی باڵدار، جوانکاری گوڵ ئاوێتەبوونیان لە ناو یەکدا بە پێکهاتن و پێوانەیی ئەندازەیی دەرهاتووە، هەموویان بەشێکی گەورەی هونەرەکانی جوانکاری